چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕادەیەک هەتا گەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە. چەندەها گەل و نەوەمان پێش ئەمان لەناو بردووە لە کاتی دەستپێکردنی سزای ئێمەدا هاواریان دەکرد شیوەن و زاریان بوو بەڵام تازە کار لە کار ترازا بوو وەختی ڕزگار بوون بەسەر چوو وعجب جاءهم منذر هەروەها دەیان وت، ئایا ڕەوایە لە نێوان ئێمەماناندا قورئان بۆ محەممەد دابەزێت؟ خودا دەفەرموێت، نەخێر، ئەوانە هەر لە گوماندان بەرامبەر قورئانەکەی من، جا گەر سزا و ئازاری من بچێژن، ئەوسا باوەڕی پێ دەهێنن. ئەم عیندەهم خەزائین ڕەحمەتی ڕەبیکە العەزیزی الوەهاب. پێشەمان قەومی نوح و عاد و فیرعەونی خاوەنی هێز و دەسەڵات مەبەست ئەهرامەکانە هەروەها ثەمود قەومی ساڵح و قەومی لوط و خاوەن باخە چڕوپڕەکان ئا ئەو دەستە و گرۆیانە هەر هەموویان دژایەتی ئاین و بەرنامەی خودایان کرد خودای گەورەش دوای ماوەیەکی دیاریکراو هەموویانی ڕیشەکەن کرد. کاتێک خۆیان کرد بە ژووردا و چوونە لای داود ئەویش لێیان ترسا بەڵام ئەوان وتیان مەترسە هەردووکمان ناکۆکیەکمان هەیە و لایەکمان ستەمی لە لایەکمان کردووە داواکارین کە بەدادپەروەری لە نێوانماندا بڕیار بدەیت و لایەنی هیچ کەسێکمان نەگریت ڕێنمویشمان بکە بۆ ڕێگەی ڕاست و دروست داود وتی، سوێند بە خودا بێگومان ئەو برایەت ستەمی لێکردوویت بەوەی دەیەوێت تاکە مەڕەکەی تۆ بخاتە سەر مەڕەکانی خۆی، لە ڕاستیدا زۆربەی ئەوانەی شەریک و هاوکارن ستەم لە یەکتری دەکەن، جگە لەوانەی کە ئیمان و باوەڕیان هەیە و کار و کردەوەی چاک ئەنجام دەدەن، ئەوانیش زۆر کەمن. ئینجا دوو کەسەکە دیار نەمان. ئەوساییتر داود زانی کە ئێمە تەنها تاقیمان کردۆتەوە لەبەر دوو هۆی سەرەکی، یەکەم، فێر ببێت بە پەلە حوکم دەرنەکات، دووهەم، لەبەرئەوەی سوێندی خوارد لەسەر شتێک کە لێکۆڵینەوەی دەربارەی نەکردبوو، ئیتر داوای لێخۆشبوونی لە پەروەردگاری کرد و بە کوڕنووش و سوژدەدا چوو، داوای لێبوردنی کرد. فغفرنا له ذلک وان له عندنا لزلفی وحسن مآب. ئەی داود، بەڕاستی ئێمە تۆمان کردۆتە جێنشین لەم وڵاتەدا، فەرمانڕەوایی لە نێوان خەڵکدا لەسەر بنچینەی حەق و ڕاستی ئەنجام بدە، هەرگیز شوێنی ئارەزوو مەکەوە تا نەبێتە هۆی گومڕاکردن و لادانت لە ڕێبازی خودا، چونکە بێگومان ئەوانەی لە ڕێبازی خودا لادەدەن سزای بەئێش و پڕ ئازار بۆیان ئامادەیە بەهۆی فەرامۆشکردنی ڕۆژی لێپرسینەوە. ئێمە ئاسمان و زەوی و دروستکراوانی نێوانیانمان بێ هودە و هەڕەمەکی دروست نەکردووە ئەوە بیر و باوەڕی ئەوانەیە کە بێ باوەڕ بوون هاوار و ئاه و ناڵە بۆ ئەوانەی کە کافر و بێ بڕوان لە سزای ئاگری دۆزەخ أم نجعل الذين آمنوا وعملوا الصالحات كالمفسدين في الأرض أم نجعل المتقين كالفجار نەخێر، ئەو باوەڕەیان هەڵەیە، بەڵکو ئایا ڕەوایە پاداشتی ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە وەک ئەوانە لێ بکەین کە تۆوی خراپەیان چاندووە لە زەویدا؟ یاخود ئایا ئەوانەی پارێزکار و لە خودا ترسن وەک خراپەکاران سەیریان بکەین؟ ئینجا وتی، من هەمیشە حەز لەم جۆرە کارانە دەکەم و گرنگی بەم ئەسپانە بەخێر دەزانم، لەگەڵ ئەوەشدا نابێت ببنە هۆی ئەوەی کە لە یادی پەروەردگارم غافڵم بکەن و یادی فەرامۆش بکەم، ئەسپەکان غاریان کرد تا لە چاو ون بوون. ردوها علی فطفق مسحا بالسوق والأعناق. لەوە دوا سلێمان فەرمانی دا کە بیانگێڕێتەوە و کە گەڕانەوە بۆ لای دەستی دەهێنا بە ڕان و ملیاندا بەو شێوەیە خۆشەویستی خۆی دەردەبڕی بۆیان چونکە ئەوانە هۆکارێکن بۆ غەزا و گەیاندنی ئاینی خودا ولقد فتنا سليمان وألقينا على كرسيه جسدا ثم أناب هەندێکی تریش بە کۆت و زنجیر بەسترابوونەوە تا نەتوانن خراپکاری ئەنجام بدەن هذا عطاؤنا فمن أو أمسك بغير حساب ئەمە بەخششی ئێمەیە بۆ تۆ ئەی سولەیمان تۆش دەبەخشیت یا نابەخشیت لێپرسینەوەت نییە و خۆت سربەستی ئەی پێغەمبەر سەرگوزەشتەی بەندەی ئێمە ئەیوبیان بۆ باس بکە کاتێک بانگی لە پەروەردگاری کردو وتی، بێگومان شەیتان تووشی نەخۆشی و ئازاری کردووم. ارکض برجلک هذا مغتسل بارد وشراب. ئێمەش دوعا و نزامان گیرا کرد و وتمان، خودای مێهرەبانیش وەک ڕێزێک بۆ ئەو ئافرەتە وەفادارە فەرمانی پێدا چەپکێ لاسکی ناسک بگرێت بەدەستەوە بەقەدەر ئەو ژمارەی کە بڕیاری دابوو بیماڵێت بە هاوسەرەکەیدا و فەرمووی سوێندەکەشت مەشچێنە ئێمە بینیمان بەڕاستی خۆگر و ئارامگر بوو بەندەیەکی چاک و ڕێک و پێک بوو بێگومان ئەو تۆ بەکارە و هەمیشە دڵی لای پەروەردگارە واذکر عبادنا ابراهیم و اسحاق و یعقوب اولی الایدی والابصار ای پیغمبر باسو یادی بەندە بەڕێزەکانمان ئیبراهیم و ئیسحاق و یعقوب بکە هەمویان دەستێکی باڵایان هەبوو لە گەیاندنی ئاینی خوددادا دەستێکی باڵایان هەبوو لە چاکە و چاکەکاریدا هەروەها بەرچاو ڕوونی و شارەزایی تەواویان هەبوو لە هەموو ڕیەکەوە کێشەی فریشتەکان کاتێک بوو کە پەروەردگارت پێی وتن من دەمەوێت بەشەرێک لە قوڕ دروست بکەم. فإذا سویته ونفخت فیه من روحی فقعوا له ساجدین. جا کاتێک دروستم کرد و لەو گیان و ڕۆحەی کە من خاوەنی ئەوم فوم پێدا کرد و گیان و ژیانم پێبەخشی ئێوەی فریشتە هەمووتان سوژدەی ڕێز و تەقدیری بە فەرمانی من بۆ بەرن.